لە ئیسلامدا تەرک کردنی دونیا و گۆشەگیری و حەق نەبوونی هیچ شتێک و چڵکنی و پڵکنی ئەوە لە دینی ئێمەدا شتێکی نەخوازراوە کە ئیسلام هات ئەوەی ڕەفز کرد کە تۆ تەنها بۆ خۆت بژی پەیوەندی نێوان خۆت و خوا هەبێ و حەقت بەسەر هیچ شتێکەوە نەبێ بە پێچەوانەوە ئێمەی موسڵمان دینەکەمان وامان فێردەکا لە دوای هەموو نوێژێک لە شوێنی نوێژکردنەکەت چاگوایە نەجوڵی تا کۆمەڵێ پاڕانەوە دەکەی تا کۆمەڵێ نزا لە بەردەمی پەروەردگار تا دەکەی گەورەترین دوعایە کە دەبێ هەموو مسلمانێک بیزانێ و بیخوێنێ و پێی لە خوا بپاڕێتەوە لە دوای هەموو نوێژ و هەموو کاتێک ئەم دوعا گەورەیە کە ئاەتی قورئانە بڵێ ربنا آتنا في الدنيا حسنة هەر کەسێک گرنگی بە کاروباری مسلمانان نەدا بی ئەمری المسلمینە واتە کاروباری دنیایان هەر کەسێک گرنگی بە کاروباری دنیای مسلمانان نەدا لە مسلمانان حساب نییە واتە مسلمان نابێت کەسێکی گۆشەگیر بێ و بەس بینی خۆی خوا عیبادەت بکا و حەقی بەسەر دەوروبەرەوە نەبێ لە ئەثەرا هاتووە دەڵێ شەیطانی گەورە ئیبلیس بە دەست و پێوەند و دار و دەستەکەی وتی لە کوێ بوون و کارتان چی بوو؟ وتیان ماوەیەکی زۆرە لە فڵان شوێنا خەریکی ئەو عابید و خواپەرستەین لە خشتەی بەرین، بەڵام لە ژوورەوە نایەتە دەرەوە تا تووشی بێ شەرعیەکی بکەین، تووشی نەزەرێک، زینایەک، حەرامێک، بۆ خۆی هەر لە ژوورەوە خەریکی خواپەرستیە. وتی ئەی لە دەوروبەری ئەو پیاو چاکە کە لەو ژوورەیە خەریکی خواپەرستیە چی دەگوزەرێ؟ وتیان وەڵا خۆبان دنیایەکی وێرانە، بێ شەرعی زۆر دەکرێ، خراپە زۆرە، بێدینی زۆرە. سەرکردەکەیان سەرکردەی شەیاطینی ئیبلیس وتی ئەی ئەم پیاوە قەت بە کەس دەڵێ وا مەکە یان وا بکە وتیان نەوەڵا قوربان لە ژوورەکەی خۆی ناچێتە دەرەوە ئەو هەموو خەڵکە خەریکی خراپەیە ئەم پیاوە دەڵێ کارم بە کاری کەس نییە وتی دەی ئێوە کاتی زۆرتان بە فیڕۆ داوە ئەوە پیاوی خۆمانە ئەوە پیاوی خۆمانە خوا دەکا ئەو لە ژوورەوە حەقی کەسی نییە خوایە گەر نێو چاوانی بە بەرماڵەوە دەڕۆیش ئەوە پیاوی خۆمانە وازی لێ بێنن کات بەوە بە فیڕۆ مەدەن مسڵمان ئەبێ وشیار بێ بە ئاگا بێ لەم ڕوانگەیەوە لە ڕوانگەی ئەو کۆمەڵە قسەوە کە کردم وەکو دوو لایەن لایەنێکی شکرانە بژێری خوای پەروەردگار یادکردنەوەی خەڵاتی خوا بەسەرمانەوە ئەوانەتان کەوا لە تەمەنێکان ئەو زەمەنەتان بەبیردێ جەنابتان ئاگادارن کە ئێمە لەو زەمەنەدا چەند دڵشاد بووین چەند ئارام بووین بەوەی کە خوای پەروەردگار لە ئەو پەڕی ضعفی ملەتی کوردا دەرگایەکی خێری لێکردینەوە ئەو خەڵکەتان دەبینی چەند بە شەیداییەوە پیرێژنی بە کۆڵی گەنجەوە، پیرەمێرد بە گۆچانەوە بە بەر پەنجەرەوە دەوەستا، چاک لەبەر چاومە، خەڵک ئاواتی ئەوە بوو خێرا پەنجەی بخاتە مەرەکەبەکە و دەنگ بۆ کوردێک بدا، پەرلەمانێکی کوردی هەبێ. بۆ؟ چونکە لە لە کاتێکا بووین کە خەریبوو نەتەوەی کورد بە زمانی بە نەتەوەی بە خاکی بە بوونی لە نەناوچوونێکی سەرەمەرگیا بوو لە لەحەزاتی سەرەمەرگا بووین بێت و ئەو بەعسە لە ناو نەچووە کورد بە تایبەت لە کوردستانی سەر بە عێراقا بۆ یەکجاری توابەوە ئالەو کاتەدا بەڕاستی ئێمە خوا ڕەحمێکی پێکردین ئەو بارودۆخە نێودەوڵەتیە ڕەخسا بۆ کورد ئەو دوژمنانەی کە دوێنێ پشتیان لە کورد کرد بوو بوونە دۆستی گەلی کورد هاوپەیمانێکی نێونەتەوەیی پێکهات و میللەتی کوردیش گرەوەکەی خۆی لەوێدا بردەوە و قازانجی باشی بەدەستهێنا. قورئان لێرەدا ئاماژە بە حاڵەتێک دەکا کە بۆ هەموو بارودۆخێکە، هەر بۆ ئەسحابی پێغەمبەر صلی اللە علیه و سلم نییە، هەر بۆ بەنو ئیسرائیلی نییە، بۆ ئێمەشە. واللهی ئەم ئایەتە ڕێک دەڵی باسی ئێمە دەکا دەفەرمێ واذکروا اذ انتم قلیل یادی ئەو کاتە بکەنەوە ئەی خەڵکینە ئەی مسوڵمانینە کە ئێوە کۆمەڵە خەڵکێکی کەم بوون فآواکم خوا لەو کاتی تەنگانەدا دەرگای ڕەحمەتی لێکردنەوە وأیدکم بنصره بە گەورەی خۆی پشتیوانی لێکردن و سەرکەوتنی پێبەخشین ورزقكم من الطيبات برسی بوون لە کتوپڕا خوا دەرگای فراوانی ڕزقی لێکردنەوە کێ هەیە گرانیەکەی لەبیر چووبێتەوە کە لە دوای ئەو ئازادیەشەوە ئەو گرانیە چۆن ئەم میلەتەی هاڕی کەچی خوا ئەو دەرگای ڕەحمەتەی کردەوە ئێستا فەردار دەچێ بۆ ماڵان و ئافرەتێک بە لای لوتەوە دەڵێت تخوا بۆی بەرەوە بۆ بایعەکە بڵێ نامانەوێت ئاوا سەربازێک بە ئەو پەڕی پلەداریەوە جلەکانی بەری فڕێدا و مناڵەک چەکەکەی لێ بستێنێ ئەمە بلەمە لەوە بەس بەخوا کرا خوا سەری خستین خوا لەو گرانەش ڕزگاری کردین بۆی شکرانە بژێری خوای بکەین بەڵام ئایا ئەمە شکرانە بژێری خوایە واجبە هەموو ساڵە یاد بکرێتەوە ڕێزی بگیرێ مەمنونی خوابین کە بیست ساڵ و دوو ڕۆژ لەمەوبەر یەکەمین حکومەتی کوردی، ئاڵای کوردی، پەرلەمانی کوردیمان بینیوە، ئەوە ئاواتی لەمێژینەی هەموو تاکێکی، نەوەیەکی ڕابردوو و داهاتووی ئەم میللەتەیە. بەڵام ئایا دوای بیست ساڵ حکومەت ئێمە چۆنین؟ ئەگەر ئامار بکرێ، ئەگەر ڕاپرسییەکی ئازادانە بکرێ، ڕۆژانە گلەیی و گازەندە زۆرترە لە خۆشحاڵی، ڕۆژانە گلەیی و گازندەی ئەو خەڵکە لە حکومەت و بوونی زۆرترە لەو کەسانەی کەوا لەبەر پارەیەکی کەم پێی خۆشحاڵن. تەماشا دەکەی دوای بیست ساڵ تا ئێستا ناتوانی بڵێی کارەبایەکی نیشتیمانیم دەبێ کە هەر چەند تۆزێ باشتر بووە لە جاران، بەڵام کێ جورئەتی ئەوە دەکا بڵێ مۆلیدەی ئەهلی هەڵگیرێتەوە؟ کە ئەمە کەموکوڕیە تۆ دوای بیست ساڵ بەو بودجە زەبەلاحەوە نەتوانی کارەبایەکی نیشتیمانی بۆ خەڵک دابین کەی زەمانەتی ئەوەی بکەی بڵێ با مۆلیدە ئەهلیەکان نەمێنن کەس ناتوانێت بێ ئاوی چەند خەڵک هەیە بێ ئاوی ژیانی پێتاڵ کردووە برایان بێکاری بێکاری هەر ئەوە نییە خەڵکی ڵەڵە کرێکار دەست ناکەوێت ئاخر کابرا کرێکارە وا بەگەڵ سی هەزاریش بکا برا لە مانگێکا دە ڕۆژ پانزە ڕۆژیشی دەست دەکەوێت دەتوانێت کوڕە بە سێ ساڵ پشتی دەچەمێ کوڕە بە دە ساڵ هەلا هەلا دەبێ کاری دروست ئەوەیە ئەو موچەی وەری دەگری لەسەر و پێت زیاد بێ پاشەکەوتیشت هەبێ کەفالەتی ژیانیشت هەبێ ئەگەر ڕۆژێ لە کرێکاریا سەقەت بووی ماڵ و منداڵەکەت لەلایەن حکومەتەوە بەخێو کرێت لە هەموو وڵاتی پێشکەوتوو ئاوایە ئەینا زۆربەمان بێکارین کابرای کرێکار یاخوا شتێکی بۆ ڕێ نەکەوێ ئەبێ خەڵک خێری پێ بکا زەمانی کار نیە لەم وڵاتەدا بەڕێزان نزمی ئاستی خوێندن ئەو هەموو خوێندەوارەمان هەیە کەچی باوەڕتان بە هیچی وا دوو دێڕ نازانێت بەس سەریحی بخوێنێتەوە نەخۆشی زۆر ئەو هەموو خەڵکە نەخۆشە دەبێ کە نەخۆشت بوو خێرا بیر لەوە بکەیەوە خۆ بگەیەنە تاران و ئەردەن و فڵان هندستان ئەی خەوە بەڵایەکی گەورەیە ئەی باشە ئەو هەژارەی کە ناتوانێت بچێتە دەرەوەی وڵات یەکسەر ئی ئەژنۆی شکاوە کە دەڵێ عەمەلیاتەکە لە کوردستان بۆ دەکرێت یەکسەر کابرا مەعنەویەتی نامێنێ ئەڵێ بەخوا دکتۆرەکان جێگەی سیقەنین ئاڵۆزی ژیان بە چەند سەرا ڕادەکەی فریای ئەو ژیانە ئاڵۆزی ئەمڕۆ ناکەوی کرێچێتی چەند خەڵک هەیە فەقیرە فەوتا دە سەرخێزان لە کرێچی لە دوو ژوورە خەڵکێکیش هەیە یەک ڤێلا و یەک شوقە هەیە یەک تاکە نەفەر تێیا دەژی لەگەڵ دوو خزمەتکاری بەنگلادشیدا بە تەنیا ئەو شوقە گەورەی داگیر کردووە پارەی هەیە و داگیری دەکا باشە خۆ لە کوردستانە بەڕێزان نەوتمان هەیە باشە خۆ کشتوکاڵمان هەیە زەوی بەپیتمان هەیە ئاومان بەقەدەر خۆمان هەیە بەرهەمی کانزاییمان هەیە، مێژوویەکی دێرینمان هەیە، گەنجێکی زۆرمان هەیە، ئێستا گەنج لە کوردستانا لە بەتەمەن زۆر زۆر زیاترە، هێزی کار بەهێزە، زانکۆی زۆر و پەیمانگا و ئامادەییمان زۆرە، شەهادەیەکی زۆر و شەهادەدارێکی بێ سنوور لە ماستەر و دکتۆرا و بەکالۆریۆس و دیبلۆممان هەیە، هەرچی ماڵێک دەبینی دوو سێ بەکالۆریۆس تیا کۆبۆتەوە، دکتۆرا ئەوە جاران بە دەگمەن بوو، ئێستا لە زۆربەی شوێنەکانا ئەگەر زانکۆ بکرێتەوە مامۆستاکانی هی خۆنی. بەڵام هێشتا ئێمە زۆر دواکەوتوین ئەوە نە قسەی من بێ بەپێی ئاماری نێودەوڵەتی کوردستان لە هەرە دەوڵەت و دواکەوتوەکانی دنیاە لە هەرە هەرەوەی خوارەوەیەتی باشە ئێمە کە ئەمانەمان هەیە بۆ دەبێت دوای بیست ساڵ حکومڕانی خۆماڵی دوا بکەوین ئەمە جێگەی مناقەشە و پرسیار لێکردنە برام مزگەوت هەر ئەوە نییە بێ خەڵکێک لێی بخەوێ مزگەوت هەر ئەوە نییە بە تۆ بڵێم خەڵکینە نوێژ بکەن بەخوا تۆش دەزانی نوێژ باشە مەلاش پێ نەڵێ ئەزانی ڕۆژ و فەڕزە مزگەوت ئا ئەوەیە ئەمە بە بیریەک بێنینەوە و کاربەدەستانیش گوێبیستی ئەم قسانە بن چونکە ئێمە ناسیحی ئەمینین بە دڵسۆزی و بە پاکی قسەکانی خۆمان دەکەین خۆشەویستانم پێشکەوتن پەیوەست نییە بە مێژووی دێرینەوە ئەگەر سیر بکەی وڵاتێکی وەکو هندستان وڵاتێکی وەکو میسر مێژووی دوو هەزار ساڵ لەمەوبەریان هەیە مێژوویان بخوێنەوە دوو هەزار ساڵ لەمەوبەر میسر حکومەتی هەبووە هندستانیش دەوڵەتی هەبوو کەچی سەیر دەکەی ئێستا لە هندستانا ئەوانەی کە چوون بۆیان گێڕاوینەوە ئەڵێن لە مەتعەمێکا نان خۆی دە کەس لەو دیوەوە چاوەڕێی ئەو بەرماوە و ئێسقەیە کە تۆ فڕێدی ئەو پەلاماریدا ئەرە وەڵڵاهی وە ئەهلی ویژدان دەڵێن لە مەتعەما نانت بۆ ناخورێ ئەوەی کە تۆ ئێسقانێک دەگەڕێت تامی دەمژێ بۆ یەک زەڕ تامی گۆشت بچێتە دەمێەوە حیز بەرهەمێکی کەیان بۆ دە پێم بڵێ میسر کامە بەرهەمەکەی بۆ جگەرەی کیلۆپاترا و نازانم چی ئەمە ئەم مێژووە ها لە کوردستانە من حەز دەکەم من ڕێزم هەیە بۆ هەموو کەسێک وڵات دەبێ ئازاد بێ وڵات دەبێ ئازادی بۆ بێدینیش هەبێت چونکە ئەویش تاکی ئەم وڵاتەیە چۆن من مسلمانم ئازادم ئەبێ مولحیدێکیش لە بیر و باوەڕی خۆیدا ئازادی پێ ببەخشرێ حکومەتی هەمووان بێ لە ئەم ئاستەی ئێستادا بە شاجوانەوە ئافرەتێ بێنن لە فڵان وڵاتەوە بیکەن بە شاجوانی کوردستان و سەیارە پێشکەش کرێ و حەفلات و بەرنامەی ڕاستەوخۆ تەلەفیزۆنێک دانرێ ئیسپانیا بردیەوانی و ئیتالیا دۆڕاندی ئەمە ئەمە بەرنامەڕێژییەکە بۆی ئەو خەڵکە فکری مەشغوڵ بێ نەزانێت چی لە ئارادایە کە بە زەرەدی خۆمان وەکو میسریەکان و هندستانیەکانمان لێ دێ بەڕێزان بەڵام وڵاتێکی وەکو کەنەدا، ئوسترالیا، نیوزلەندا سەد و پەنجا ساڵ لەمەو پێش وجودی نەبوو، کەچی ئێستا لە سێ دەوڵەتە هەرە بەهێزەکەی بواری ئابوری نێودەوڵەتین. بۆ؟ ئەمانە خەریکی گۆرانی و تۆپێن و شتی وا نەبوون، ئەمانە خەریکی ئەوە بوون عەقڵیان بخەنە کار، خەریکی زانست و تەکنەلۆژیا و ماندووبوون و خەباتێکی بێ وچان بوون، بۆیە سەیر دەکەی هند و میسر فەوتا، بەڵام کەنەدا و ئوسترالیا و نیوزلەندا، پێش پەنج سەد و پەنجا ساڵ وجودی نەبوو ئێستا لە کاروانی پێشکەوتنی جیهانیدا دەسوڕێتەوە پێشکەوتن بە نەوت نییە ئێمە نەوتمان هەبێ پێشکەوین وڵاتێکی وەکو یابان لە سەدا هەشتای خاکەکەی بێپیتە قەترەیە نەوتیش لە خاکەکەی دەرنایە دووەم هێزی ئابووری جیهانە چونکە نەوتی وڵاتان دەبا بەرهەمی لێ دروست دەکا و بە وڵاتانی دەفرۆشێتەوە ئەو وڵاتی یابانە بەقەدەر ئەمریکا کە ڕێژەی نەوتی زۆرە ئیسفادە لە نەوتی عالم دەکا ها بە دەلیلی عەقڵی، ئەو عەقڵ و توانایەی خەڵکی یابان خراوەتە کار. بوومەلەرزەش ساڵانە هەر وێرانی دەکا و هەر بنیاتی دەنێنەوە، هەر بە چۆکا نایەن. بەزەیی و کشتوکاڵیش نییە. وڵاتێکی وەکوو سویسڕا چوار مانگ نەبێ کشتوکاڵی لێ ناکرێ. بەڵام کاکاویشی لێ ناچێندرێ، بەرهەمی کاکاو. کەچی شوکولاتەی سویسڕا بەناوبانگترین شوکولاتەیە لە هەموو جیهاندا. بەرهەمی ئاژەڵی هەر نییە، کەچی کێ هەیە نەستەلە و شیری نیلۆی سویسڕایی نەخواردبێ و پێی موعجەب نەبووبێ؟ یانی لە وڵاتانەوە دەیهێنێ بۆ خۆی ئینتاجی لەگەڵ بە وڵاتانی دەفرۆشێتەوە. خەڵک عەقڵیەتی دەخاتە کار، هێز و تواناکانی دەخاتە کار. بەهێزی کاریش نییە. ئەو گەنجەی لە وڵاتی ئێمە کە لێرە سەعات نۆش لە خەو هەڵناسێ بە باوێشکەوە، ئەگەر دەچێ بۆ خاریج، لەوێ لە سەعات سێی شەوەوە لەسەر بەکارە، تا نۆی شەویش ناچێتەوە بۆ شوقەکەی. هەر هەر هەمان گەنجە کەچی چ خێر و بێرێکی بۆ وێ هەیە چۆن بۆتە دەستی خێر بۆ خەڵکی و بۆ وڵاتی خۆمان نەیبوو ئەی باشە هۆی پێشکەوتن چییە ئەمەش پرسیارێکە وڵامەکەی ئەوەیە هۆی پێشکەوتن خوای گەورە نەیبڕیەوە بە باڵای کەس ئەفەرمێ ئەم شتانەت هەموو پێشکەش دەکەم بە یەکسانی بەڵام ئا ئەمەش بەرنامەکەیە ئەگەر پەیڕەوت کرد پێشکەوتوو دەبی یەکەمیان هەستی بەرپرسیایەتی جا هەستی بەرپرسیارەتی هەر مەسئول و کاربەدەست بەڕێزان بەرپرس نییە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە حەدیسەکە فەرمووی کلکم راع وكلكم مسؤول عن رعيته هەمومان ئەو حەدیسەمان لەبەرە كلكم یەک کەسی لێ دەرنەکردووە لە مناڵێکی ئاواوە تا ئەو ڕیسپێ تا ئەو گەنجە تا ئەو پیر و پیرێژنە هەمووی بەرپرسیارە تا سەرۆکی وڵات هەمووتان خەڵکینە بەرپرسیارن هەمووشتان بە قەدەر لێپرسراوێتی خۆتان پرسینەوەتان لەسەرە لە دنیا و لە قیامەتە لە وڵاتی پێشکەوتوودا هاوڵاتیەکە فێری ئەوە بووە لە مناڵیەوە کاغەزێک فڕێ ناداتە سەر جادە ئەگەڕێ ئیلا دەبێت تەنەکەی خۆڵک بدۆزێتەوە کە پسکیتەکەی خواردە ئەو مناڵە بچووکە فێر کراوە بچێ ئەم کاغەزە فڕێدا حەزدەکات زەرەرێک بدا لە کاتێکا خۆ دینی ئێمە فەرمووی ئیماطەت الاذی عن الطریق صدقە خۆشەویست فەرمووی لابردنی ئازارێک صدقەیە هەر ئازارێک لەسەر ڕێگا لابەی نەک ئازارەکە بخەی واجبە سەیری ئەم حەدیسە نافەرمێ واجبە ئازار بەسەر ڕێگادا بڵاو نەکەی و شوشە نەشکێنی واجبە کە بینیت هەڵیگریتەوە واجبە ئازارەکە لابەری بۆی صدقەیەکی قیامەتی خۆت مسۆگەرکەی ها هەستی بەرپرسیارەتیمان لە ژێر سفرەوەیە کابرا ئاوی ڕئیسی هەیە بەلوعەکەی ئا ئەوەندە ئاوی پێدادێ شکر بیرێکی ئیستیوازیش لە ماڵەکەیدایەتی کەچی بیری ئەم بەرپرسیایەتیە های مەڵین حکومەت بەڵام خۆشمان ئەو سۆندە ئاوە دێنێ واللهی چەندین جار بیستومە خەڵک لەسەر زێرابی داناوە ئاوێکی بیری معافی لە حەوشەکەی خۆیدایە بە تاقی تەنیا ئاوی ڕئیسیەکە ناهێڵێ بۆ چوار ماڵی ئەو لاتر بڕوا کە فەقیرە بیری نییە و تانکەریش بۆی ناچێ بڵێ بە ئەو سوودمان بێ دەیخاتە سەر زێرابەکە بۆی ئەو ئاوە بە بەلاش بڕۆ خەڵک سوودمەن نەبێ لێی سبحان الله لەم نابەرپرسیایەتیە ئەمە چ وێرانکارییەکە لە وڵاتی ئێمەدا ئەڵێی بۆ؟ ئەڵێ جا مەسئولەکان مەسبەحی مەلەی هەیە لە ماڵی خۆیدا ڕۆژی چەند تانکەر ئاو بەس بۆ مەسبەحەکەی بەکاردێ ئاخ من نابێت چاو لەو بکەم چونکە تۆ لە قیامەتا بە تەنها پرسینەوە لەسەرە حکومت پارەی زۆر سەرف دەکا کەسێ نییە بڵێ حکومت پارە بۆ پرۆژەکان سەرف ناکە بەڵام بەرپرسانە سەرفی ناکە بەرپرسانەش بەکار نایە چۆن پڕۆژەیەک دەکرێتەوە ئەڵێ ئەم خەستەخانەیە ئەم مەکتەبە دەرچووە بڕی ئەوەندە ملیۆن دۆلارەی بۆ تەرخان کراوە لە بودجەی حکومەتە ئیشکالم نەبێ پارەکە دەرچووە بەڵام مقاولێک کۆمپانیایەک وەری دەگرێت کابرای کۆمپانیا بە تەمایە تەواوی پارەکەی بۆ بمێنێتەوە ئەوەی لێی سەرف دەکا بە زیادە یەزانێ یعنی پێی خۆشە هەرچی پارەکەی هەموو شەری ژیفانی خۆیەوەی لەو پڕۆژەی سەرفی دەکا پێی زیادە حکومەتیش لەو گەندەڵە ناپرسێتەوە. تخوا لە ساڵی نەوەت و دووەوە بەڕێزان قەتتان بیستۆمە قاولێک بدرێ بە دادگا؟ کەسێ لەسەر گەندەڵی لە سێدارە بدرێ؟ زیندانییەک بکرێ؟ مقاولاتەکەی لێ بستێندرێتەوە؟ هەر نییە. ئەم هەموو پڕۆژە ڕۆژانە دەکرێ. لەولا دەکرێ نەگەیشتۆتە ئەو سەری، ئەو سەری لێک تێک دەچێتەوە دیسان شۆفڵی لێ دەنەوە بۆی پارەی کەی پێ بخورێتەوە جارێکیکە. ئەمە خۆ ناڵێن حکومەت پارە سەرف ناکا، بەس بەرپرسانە سەرفی ناکا، بەرپرسانەش بەکار نایە. لە مێژوودا بەسەرهاتێکی عەجیب هەیە کە ڕێک وەکو ئەوەی ئێمە وایە ئەڵێ کابرایەکە بوو دارتاش بوو دا بە دارتاشی خانووی دروست دەکرد بە دار بینای سەرنجڕاکێشی دروست دەکرد کابرایەکی خاوەن کار گرتبووی دوای خانوەکانی بە خەڵک دەفرۆشتەوە لە دوایدا کابرا بێتاقەت بووتی من پێویستیم بە خاننشینی هەیە و پارەیەکم بۆ خۆم پێوەکەوە ناوە دەوڵەمەند بووم و ئەم بێ پشوو بدەم کابرای خاوەنکار زۆری پەرۆش بووتی ئەو وەستا دەست ڕەنگینەم لە دەست دەچێت وتی هەر واز لێنی وتی بە دڵنیاییەوە ئیستیقالەکەم پێشکەش کردووە و کۆتاییم بەکار هێناوە وتی دەی یەک تەکلیفم هەیە لە دوا ساتەکانی کاری خۆتدا تو ئەو خوا ئەم خانووەشم لەسەر ئەم پارچە زەویە بۆ دروست چەندی دەتەوێت کار بکە و پارە لەبەر دەستایە ئەم پیاوە کوتی کورە جاخۆ من تازە ئیشم بەم خاوەن کارە نەماوە ئەمەش دوا کارمە جاران بۆیە ئیشی جوانم دەکە بۆی دەرنەکرێم لەسەر ئیشەکە جامە دوا ئیشم بێ ڕەم بێ هەر پارەشم نەداتێ بەخوا لەبەرەوە با کارێکی وا بکەم کە بەکەڵک نەیە کام وادی خراپەوەی بەکاردێنە لە جیاتی سێ بزمار بزمارێکی لێدا وای لێ هاتوو هەر ئەو خانووەکە ئاوا بە پێوە دەهات و دەچوو کە لێ بوانێ وتی قوربان ئەوە کلیلەکەی دەی وتی وەڵڵاهی منیش وەکو وەفاداریەک ئەم خانووە پێشکەش بێ بە خۆت چونکە تۆ چەند ساڵە کار بۆ من دەکەی ئەمجا کابرا دای باش نوێ خواوتی ئای قڕ بەسەرم خۆ بەم زانیایە بۆ خۆمە بەو خوا بە جوانترین شێوە دەمکرد دەی برایانی کۆمپانیاکان، پرۆژەکان، مقاولەکان، ئەم وڵاتە دەبێ بە ی خۆتی بزانی، کلیلەکەی دەدرێتەوە دەست خۆت، ئەو مەکتەبە بەیانی کوڕەکەی تۆ تیا دەخوێنێ، ئەو خەستەخانە دوور نیە تۆ یەکێ بی لە نەخۆشەکانی، ئەو جادەیە ئەگەر ڕێک و پێک بێ یەکێ لەوانەی سارەی پیا تێ دەخورێ خۆتی، کوڕە نەوەکەی خۆتە، ئەی ئەگەر ڕۆچوو دوور نیە بۆ خۆت بکەوێ تاسەکەوە. وەک کابرا کە دەیزانی بۆ خۆی وەی زانی بۆ خۆی نیە وتی بۆ خەڵک بێ بە عەمەل نایە تازە ئیشم پێی نەماوە بەخوا ئەوە ڕێک لە وڵاتی ئێمە بەسەر هاتووە بەڵام حکومەت لێ ناپرسێتەوە پارەکە دەڕوا هیچ کەسی سوودی لێ نابینێ کەواتە بوونی یەکەم هەستی بەرپرسیارەتی زۆر ئەساسە بۆ پێشکەوتنی وڵات دووەمیان گۆڕینی عەقڵ تۆلستۆی دەڵێ لە جیهانێکدا دەژین هەموو خەڵکی تێدا بیر لە گۆڕانی هەموو جیهان دەکەنەوە کابرا ئانیشکی داداوە لەسەر قەنەفە و سەرین ئەڵێ ئەم نەخشەی جیهانە دەگۆڕم ئیش ئەمجا چارەسەری ئەو کێشەیە دەکرێ محمد علی کلای هەبوو زۆربەتان بینی بوتان لە یاری ملاکەمەدا زۆر پیاوێکی پێشکەوتوو بوو پیاوێکی مسلمان محمد علی کلای لە لە یاری بۆکسێن و ملاکەمەدا یاریچێکی جیهانی بەناوبانگ بوو لە ژیان نامەکەیدا دەڵێ ئەو کاتەی ئارزوو حەزم چوە سەر بۆکسێن و ملاکەمە چوومە لای ڕاهێنەرێک کە بەکرێی گرم و یاریم پێ بکا و ببمە پاڵەوانێکی جیهانی ئەڵێ لە جیاتی ئیشکردن کارکردن لەسەر بواری ملاکەمە وتی ئەم کتێبە بخوێنە وتم چیە وتی بیرکردنەوەی پۆزەتیڤ عەقڵت بخە کار بەڵام بیرکردنەوەت بەرداوی بە جوانی بێ کتێبێکی گەورە بوو دەڵێم ماوەیەکی زۆر هەمووم خوێندەوە چەند پرسیاری لێکردم باشم خوێنبەوە وتم ئێستا تدریبم پێ بکە وتی نا ماوتە ئەم کتێبەش بخوێنەوە لەسەر هەڵوێستی دەروونی لەبار بزانی ئەتۆ دەروونت لەبارە بۆ ئەم کارەیان نا ئەڵێ ئەویشم خوێندەوە چوومەوەتی کتێبێک وتم گۆڕە وەڕز بووم لە کتێب خوێندنەوە وتی نا برا ناتوانی بۆکس لە بەرامبەرەکەت دەی و ئەژنۆی پێ بدەی لە زەوی و پشتی بچەمێنیەوە حتا ئەو بۆکسەت نەدابێ لە ئارەزوەکانی خۆت لە دەرونی خۆت لە عقلی خۆت هەتا وەکو خۆت ڕا نەهێنابێ ناتوانی بەرامبەرت ببەزێنی چ قسەیەکی گەورەیە وەڵی ئێمە ئەگە بمانەوێ حکومەتمان سەرکەوتو بێ بەسەرکردە و بە قەد جەماوەرەوە ئەبێ ئەو عقلیەتەی زوومان بگۆڕین جا گۆڕینی بیرکردنەوە دۆڕاوەکان بیر لە ڕزگاربوون دەکەنەوە کەسی دۆڕاو بەردەوام بەدووی هەلی ڕزگاربوونا دەگەڕێ کەسی سادە و ساکار کە هیچی پێ ناکرێ بەس بیر لەوە دەکاتەوە بمێنێتەوە بەس دەڵێ کورسیەکەم لە دەست نەچێ تر هیچی ترم ناوێ کەسی پێشکەوتوو سەرکردەی ڕاستەقینە بەردەوام بیری سەرکەوتنی هەیە بەردەوام قادرمەیەک خۆی وڵات و میلەتەکەی بڕواتە پێشەوە وەڵڵای من وا ئەبینم لە وڵاتی ئێمەدا زۆربەی ئەوەی کە باشیشین سادەکانن بەس بیر دەکەن نەفەوتێ بمێنێتەوە بیر لەوە ناکات قۆناغێک زیاتر بڕواتە پێشەوە هەموو هەوڵ و خەونی بۆ ئەوەیە بمێنێتەوە پرسیارێک دەکرێت بەڕێزان ئایا عەقڵی ئەم میللەتی کوردە دوای بیست ساڵ و دوو ڕۆژ لە حکومڕانی کوردی خۆمان ئەم عەقڵی کوردە گۆڕاوە بیرکردنەوەمان گۆڕاوە باوەڕ ناکەم بە نمونەی بەرجەستە دەیسەلمێنم ساڵی 1975 من ئەو کاتەم ڕۆم بە بیر نایە جەنابتان زۆربەتان شۆڕەسواری ئەو شۆڕشەی پێشوو بوون کە چەکدار بوون تێیدا و خوێن و ماڵی خۆتان بەخشیوە کەس نەبوو بڵێن لە شۆڕشەکاندا پڕیشکم بەر نەکەوتە و ناڕەحەتیم نەچێشتووە زۆربەی ئەم بەڕێزانی ئەهلی ئەم مزگەوتن تەمەنەکانی ئێمەی لە دەرچێ بەشداری ئەو خەباتی کردووە کەس ڕازی نەبوو بە سەرکردە و بە میلەتەوە کەرکوک ئیعترافی لەسەر بڵێن کەرکوک شارێکی عێراقیە ساڵی حەفتا و پێنج ڕەمبێ ئەمەی ئێستامان هەبوویایە بەس ئەوەندە بوترایە کەرکوک شارێکی کوردستانی نیە و عێراقی بۆ هەمووانە دوای ئەو هەموو ساڵە دوای بیست ساڵ لە حکومڕانی ئێستا سەرکردەکانی مەمنونن بەوەی مادەی سەد و چل هەبێ بڵێن شار کەرکوک شاری هەمووانە ئێستا عەرەب دەسەڵاتدارترە لە کەرکوکە دوو هێزی ئاسایش و فڵان و فڵانی هەیە ناتوان بۆ خۆیان پێک بێن ئێمە لە بواری فکری نەتەوەیەوە بەرەو پێش چوینیان دوا من دەڵێم بەرەو دواوە هاتوینەوە چونکە بۆیە زۆر حەددانمان بەوەدا قبوڵمان نەکردایە کەسێک شێرکۆ بێکەس کابرایە کە خەڵک مسلمان زۆر اعتراف پێ ناکە بەڵام پیاوی پیاوگە یەک قسەی حەقی کە دەبێ لێی بیستێ من لە هەموو قسەکانیدا یەک قسەیم بەدڵ بووە ئەڵێ زۆر بە شعرێکی شعرەکەیم لەبەر نییە مەفهومەکەی ئەوەیە دەڵێ عەیبە پیاو ڕاپرسی لەسەر داکی خۆی بکە بڵێ خەڵکی نەوەرە ئەلێ ڕاپرسی بکەن بزان فڵان کەس دایکی منە ئەخە وەڵای زۆر عەیبە دەی ڕاپرسی لەسەر کەرکوک وەکەوە خەڵکی نابزانم من کوڕی فڵان کەسم دایکم منی بە زۆڵی نەبووە برا ئەوە شارێکە خوێنی لە پێناوا دراوە تازە بە تازە تۆ بەس مادەی سەد و چل مەمنونی کەواتە لە ڕووی عەقڵیەوە ئێمە هەر بەرەو دواوە گەڕاوینەوە نەک بەرەو پێش جاران دەیانگول لە شۆڕشدا فڵان ئامری هێز و بەتالوێن و سەرلقە دزە پیاوێکە زاڵمە پیاوێکە زەوی داگیر دەکات دوسێ دوکانی دابڕیوە پیاوێکە مەڕ لە خەڵکی مەڕدا دەستێنێ پیاوێک کە دۆستی ڕەئیس عەشیرەت و خزمدار و بەناوبانگە و دوژمنی فەقیرە و فەقیر و هەژار نابینێ ژمارەشیان کەم بوو ئەو ڕیز هێز و ئەوانە ژمارەشیان کەم بوو لەناو شۆڕشی پێشوودا بەڵام ئێستا دوای ئەو هەموو ساڵە بیست ساڵ حکوومەتی خۆماڵی دیموکراسی ئێستا کام مەسئول هەیە زەوی و باخ، خانوو و ڤێللا، ئوتومبیل، بەڕستە، کۆمپانیا، دوکان و بازاڕ و بەنزینخانە، دۆستایەتی ڕیز عەشیرەت و قەوم دار و دیواخان و فڵان، یەک فەقیریش نابینێ. بەڵام ئەمانە کەمن؟ نەخێر یەکجار زۆرن. هەر یەکجار زۆرن. ئەوەی جاران خەڵک لە تاک تاکەکانی بێزار بوو، ئێستا بە تەواوی هەموو خەڵک گومانی هەیە لە هەموو دەوڵەمەندەکان، لەوانەی کە بەرپرسی حکومین کە ئەو سەرەت و سامانەیان بە حەڵاڵی پەیدا نەکردووە. بەڕێزان ئێستا گومان لەسەر تەواوی بودجەی وڵات هەیە، کە یەکێ دەڵێ بە هەدەر دراوە، یەکێ دەڵێ حەپەلوش کراوە، یەکێ دەڵێ ئاودیو کراوە، یەکێ دەڵێ فڵانی کراوە، یەکێ دەڵێ هیچی لێ نەکراوە. یەعنی حەتتا لەسەر تەواوی بودجەی وڵاتەکە گومان دروست بووە. کەواتە ئێمە لە ڕووی فکریەوە لە ڕووی عەقڵیەوە دوای بیست ساڵ حکومڕانی خەلەلی گەورەمان هەیە ئینتیمای نەتەوایەتیمان جاران گەنجێکی کورد شانازی بە قاتی شاڵ و کڵاش و جامانە و کوردایەتی و پێشمەرگایەتیەوە دەکرد ئێستا برا زۆر بەخیرەت نەبی قەسەم بەخوا بەجلی کوردیەوە ناوێری چی هەموو دایرەیەک بە کورە بابە لادێییە بابە سەد هێندەی تۆ خوێندەوارم هەر جلی کوردی لەبەرا بوو جامانم لەسەرا بێ ناوێری باوەڕکە زۆر جاوێن بە سەی ڕووتی ئەچینە دایرەکان ناوێری بە جلی مەلایەتی وەرە بڕۆ گاڵتەت پێ دەکرێ کابرایەکی سەر ڕووت دمڕووت پیس ڕابردوو دانیشتووە و بنێش دەجوێ و تەزبیع هەڵدەوەشێنە موبایل بەلاجوێ و تۆی هاوڵاتی کوردیش کە هەموو بنەماڵەکەت بۆتە قوربانی و سوتەمەنی ئەو شۆڕشە ئەو گاڵتەت پێ دەکا ئەڵێ ئەو لادێیە ئەو لادێیە چییە یعنی سەیرکە ئەوە ئینتی ئەوە ئەوە خەلەلێکی گەورەیە لە عەقڵیەتی فکریدا کە تۆ جلوبەرگی باب و باپیری خۆت پێ گاڵتە پێکردن بێ سەر و چاکردنی باب و باپیرانت پێ شەرم بێ ئەمە بەڕاستی گەورەترین خەلەلە بەڕێزان خاڵی سێم هۆی پێشکەوتنی وڵات کەسی شیاو بۆ شوێنی شیاوە کە لە کوێداش کەسی شیاو دروست دەبێ کەسی دڵسۆز کەسێ پیشەکەی خۆش بوێ لە خوێندنە ئێستا ئێمە دوای بیست ساڵ حوکمڕانی ئەم سیستەمە سەقەتەی زەمانی بەعس هەر ماوە تەلەبەیەک دوای هەژدە ساڵ هەموو مەسیری لەسەر دوانزەی ئامادەیی شەشی بەکەلۆری وەستاوە فەقیرە هەموو ئەم عەقڵی ئەم ئینسانە هەموو فکری هەموو هۆشی هەموو حەز و ئارەزوەکانی هەموو خەڵاتەکان کە خوا پێی بەخشی و وەستاوە لەسەر چەند ڕۆژێک ئیمتیحانی کەم لەسەر چەند نمرەیەک و نووسینێکی سەر کاغەز مەسیری ئەو ئینسانە دیاری دەکا بۆ ئەمە ئەمە زۆر سەقەتە ئەبێ ئەو گەنجە ڕابهێندرێت لە مناڵیەوە حەزت بە چییە خولیای چیتە ئێستا هەیە لە کولێ تو بۆش گیراوە کەچی لە مناڵیەوە حەزی لە مامۆستایەتی ڕەوزە بووە دەی ئەمە گوێ بیکەی بە دکتۆریش سوودی لێ نابینی ڕاستە زیرەکە بەڵام حەزەکەی خۆی نییە حەز هەیە لە کولێ هەندەسە وەرگیراوە حەزی لە بواری دەروونناسییە بەڵام دەرەجەکەی لەوێ هاتۆتەوە جا کە تا دەخوێنێت تەلەبەی ئێمە ئەم هەموو دوانزە ساڵە خوێندوویەتی بەس لە پێناوی دەرەجەدا یەک زەڕە مێشکی نەخستۆتە کار بەس دەڵێ دەرەجە بێنم تەواوە کە چووە کولیە چونکە بەدڵی خۆی نیە دەڵێ خوا دەکات چوار ساڵەکە تەواو کەم و تەعین بم معاشێک وەرگرم کە چووە سەر مێزەکە بەس معاشەکە دەبینێ کەواتە کەسی پسپۆڕی دڵسۆزی ئیش خۆشەویست لە وڵاتەکەیان کەم بۆوە لەبەرە وەزارەتی پەروەردەی خوێندنی باڵا وەزارەتی پەروەردە واجبە بەو سیستمە سەقەتە دابچێتەوە ئەو هەموو گەنج و لاوە بە توانایی ئەم وڵاتە برایان لە پێناوی چەند نمرەیەکی کۆتایی پۆلی دوانزەدا سەقەت مەکەن جا دوای ئەو تەلەبە لەو کاتە نەخۆش بووە کوڕە تەعزێیەکی بووە موسیبەتێکی بووە کێشەیەکی عایلەویان بووە دە کەس ناتوانێت سەعی بکا مەعقولە تۆ هەموو حەز و ئارەزوەکانی لە پێناوی پۆلێکە سەر نگونکەی دوایش کە بوو بە شتێک نەزانێت چی دەکا و حەزی پێی نەبێ ئەوەش یەکێکە لە خەلەلەکان خەڵک لە وڵاتی ئێمە بڕواتان بێ لە فنون جەمیلە دەرچووە من دەیناسم لە کەنەدا بەکالۆریۆسی هێنا ئێستا لە ماستەر دەخوێنێت دەروون ناسیدا پیان وتۆ حەزل لە چیە وتێتی لە دنیا ڕقم لەو بەشە بوو کە پەیکەر تاشی بۆ بۆ ئەوێ وەرگیراوم ئێستا حەزم لە درر ناسێ وتویانە وەرە بخوێنە بە ئارەزووی خۆت بخوێنە چیت حەز لێیە لەوە بخوێنە پسپۆڕی بەدەست بێنە فەشەلت هێنا شەهادەکە نادرێتە سەرکەوتوو بووی شادی خۆت پیرۆزت بێ ئەبێ لە وڵاتی ئێمەش کە بمانەوێ پێشکەوین ئاوا بین چوارەم لە بواری ئابووریدا چاومان لە مشتێک پارەی حازرە بەڵام داهاتوو نابینین هەر بەم خەڵکە ئێستا بڵێ هەرچی ئەم پیرە مەگرونە ئەوە هەموو زێڕم و جەوهەراتە بڕاوکە یەکێک لێمە مانعمان نییە بە پارەی شکەم هەمووی بفرۆشین ئەڵە بەس پارەکە بدا بە خۆم دواتر چی لێ دێ وڵات کەیفی خۆیەتی حیزبەکانی جوان سەرکردە و حکومەتەکەش وایە بەسەرهاتێکی شیرین هەیە جەنابتان هەرچەند مزگەوت گەرم بێ ئەمە ئەمە ژیانی ئێمەیە ئەم بەراوردی ئا ئەمەی خۆمان بکەن لەگەڵ بەسەراتی مەیمونەکاندا ئەزان بەسەراتی مەیمونەکان چییە پیاوێکی فێڵبازی پارەدار زەفەر دێنێ بە یەکێ لە گوندەکانی ئەفریقیا گوندێکی گەورە خەڵکێکی هەژار و برسی دنیا نەدیتە ئەچێ بۆ ئەو ئەفریقیایە ئەڵێ خەڵکی نەوەلم مەیمونم دەوێ مەیمون من بازرگانی مەیمونم هەر کەسێ مەیمونێکم بۆ بگرێ دە دۆلاریە دەمێ خەڵک یەک پارچە ڕا دەکەن بۆ مەیموت گرتن نازان خوا مەیمونی بە بێ حکمت لەو بیابانەیە دروست نەکردووە لەو شوێنەیە بە دە دۆلاری هەرزان هەموو مەیمونەکانی پێ دەفرۆشن مەیمون کەم دەبێتەوە دەزانێ بازار کز بۆڵە دەیکەم بە بیست دۆلار ئەیکەم بە سی دۆلار دوایی دەیکا بە پەنجا دۆلار یەک کەس مەیمونێکی دەست ناکەوێت ئەڵێ من ئەم جێگرەی خۆم لەم وڵاتە دادەنێم هەتا دێمەوە کێ مەیمونی ڕاکرد بە پەنجا دۆلاریش دەمەوێت بازرگانی نێودەوڵەتیم هەیە با ئەم پیاوە وەکیلی من بێ کە ئەو دەڕوا کابرای بریکاری دەڵێ خەڵکی نەبووە نان شتێک بکەین من ئەم مەیمونانەی کە ئێستا لەم ژوور و باڵەخان و شتەدا سجنمان کردوون و لە داومان خستوون و ڕاوتان کردوون یەکی بە سی و پێنج دۆلار پێتان دەفرۆشمەوە چی سەروەتتان هەیە وەرن مەیمون بکڕن دوایی خۆ ئەم پیاوە دوو سپەی دێتەوە بە پەنجا دۆلار لێتان دەکڕێتەوە من سی و پێنج دۆلار ئیستیفادە دەکەم ئێوەش یەکی پانزە دۆلاری بەلاشتان بۆ دەمێنێتەوە پارەی ڕابردووی خۆشتان نەری خۆتانە ئەڵێن ئای لەو معامەلە مهیمە هەموو خەڵک بیر لەوە دەکاتەوە دەوڵەمەند بێ ئەوەی باب و باپیریشیان بۆیان بەجێشتوە داماوە دێن دەست دەکەنەوە بە مەیمون کڕینەکەی خۆیان یەکی بە سی و پێنج دۆلار بەڵام چاوەڕێن کابرای خاوەن شەریکە و گەورەکە بێتەوە هەرچی پارەیان هەیە و ڕۆیشتۆ مەیمونەکان هەروە خوان چوونەوە دارستان ئەم جاجارش کە ڕاویان کەنەوە وەختی ئەزان نە کابرای خاوەن کار ماوە و نەبری کار ماوە بەم فێڵە هەموویان تاڵان کردن دە وەڵڵای هەمان شت لێمە قۆمەوە ئەو نەوتە بە ڕێزە لە گرد بە گردی ئەم کوردستانە خەڵک بۆی دەگەڕێ کۆمپانیا هەڵی دەکەنێ ئەوە ئێمە نییە ئەوە زوڵمێکی گەورەیە ئەوەی نەتەوەکانی داهاتوومانە بەڕێزدان ئەو ئەمریکایانە بۆ پێشکەوتون خۆ خۆی گەورە کافر سەردەخەن نەبەخوا ئەو ژێر خاکەیان پڕە لە نەوت ئەڵێ نابێ ئێمە بە قەدەر ئەم جیلە ئەمەی کەم سەد ساڵە دەژیان نەوتمان دەرێناوە ئەبێ بڕۆین لە عێراق و لە سعودیە و کوێت و فڵان ئەفغانستان نەوت دەرێنین چونکە ئەو نەوتەی ماوە نابێ دەستی بۆ بەری ئەوە هی نەوەکانی داهاتووە ئەبێ زوڵم لە نەوەکانمان نەکەین ئێمە ئەم هەر بە یەک ڕۆژ هەرچی نەوتی کوردستانێ باشە بۆ ڕێکان تەسکینە نە بە یەک ڕۆژ هەمومان ڕەوان دەکرد ئی سێ سەد ساڵ پێنج سەد ساڵ لەمەو دووە بە پارەیەکی کەم دە وەڵڵاهی ڕۆژێ وەک بەسەراتی مەیمونەکان دەبێت بە پارەکەی باب و باپیرانمان هەمووی بکڕینەوە جارشکە چونکە نامانمێنێ ئەوە ئەوە فەشەلە لە بواری ئابووریدا خەلەلێکی گەورەیە خۆشەویستان لەسەرمان بەرمیلێک نەوت معقولە تخوا بە چل و یەک هەزار و ئەوانە بدرێ بە هاوڵاتی لە وڵاتی خۆتا ئەیفرۆشێ بە ئەمریکا بە بیست دۆلار ئەیفرۆشێ بە تۆ بە چل دۆلار ئەمە ئەمە ناڕەواییە ئەمە خەلەلێکی گەورەیە معقولە تۆ لە وڵاتەکەی خۆتا ساڵی بەرمیلێک نەوت بە بەرمیلە نەوتەکەش ئەویش دەبێت استنساخی فۆرمەکەشی بۆ بکەی و تەسکەرەکەش استنساخی جا خوا بکەم تەسکەرەکانیشمان شتی پێوە نەکرێت کۆتا قسەشم ئەوەیە ئەگەر بمانەوێ وڵاتێکی پێشکەوتوو بین ڕەمزی وڵاتی پێشکەوتوو ئەوەیە ئەبێ کەس بە کەم نەزاندرێ لەم وڵاتەیە وڵاتی هەموومانە بەرهەمیشی هی هەموومان بێ خۆشەویستانم ئەوەی کە پێ دەڵێن ژینگە پارێز کە وشەیەکی جوانە جاران لەگەڵ حرمەتما وا ڕەمێ خەڵک وا حاڵی پێیان کە ناز ئەوەی جادە پا دەکاتەوە بەڕێزان ئا ئەوانە نابێ بە کەم بزاندرێن ئەگەر ئەو کەن ناسە ئەو ژینگە پارێزە نەبێ وەڵڵاهی هەموومان بۆ گەن دەکەین لە پیسی خۆماندا لە پاشماوەکانماندا دە چه حرمەت بۆ ئەوانە دادەنێت دامای وایە بە سەد و چل هەزار کۆڵێک مەمنونە دوو ساڵە فەقیرە بە عەقدە نازانم چێ دامەزراوە هێشتا مەمنونەکە فەسلی نەکەن شەش ڕیش دەکات داماوە خەڵکیش هەیە سەد و چل گەڵای لە یەک مەلسی عارەق خواردنەوەدا لەم کوردستانە دۆڕاندووە ئەویش سەد و چل هەزار لە یەک مانگی سی ڕۆژی دا زەهری ئەم ڕۆژێک سپایەرە بیدا بە زەهر مناڵەکانی ناکوژێ هەشتاش پێی شکرە فەقیرە لەبەر کەس کەم نییە لەم وڵاتەدا ئەگەر ئەو وەزیری کارەبایە ئەو کارەبا چەلیە بوردەی کە لەو تاریکی شەوەدا دەچێتە سەر ئەو عەمودا بەخوا ئەو نەبێت دەبێت تۆش لە ماڵەوە بە تاریکی دانیشی دەی بۆ وەزیر ڕێزی ئەو کارەباچیە نەگرێ کە پەیژەکەی داوە بە شانیا کە خۆی دەخاتە ئاگرەوە لە پێناوی تۆدا ماڵەکەت ڕووناوێ هەر میلەتەکەش ڕێز لەو ناگرێ ڕزا و کرێکارە چییە نەخێر ئەوە زۆر گەورەن خۆشەویستانم ئەگەر ئەو کرێکارە نەبێت کە چیمەنتۆ بە پشتیا دەدا سەرۆکی وەزیرانی ئێمە دەبوو ئێستا لە خێمەدا دانیشتا ئەگە ئەو کرێکارە نەبێ چونکە بە شانی ئەو بە بلۆ گواستنەوەی ئەو بە حەماڵی ئەو ئەو ئەنجومەنی وەزیران و پەرلەمانە دروست کراوە ئەی نەتەبوو لە خێمەدا دانیشی ڕەشماڵت هەڵدایە کەسمان کەم نین ئەبێ بە هەموومان ڕێزمان هەبێ دەی چەند ناخۆشە ئەچێ دایرەیەکەوە کابرای ناسراو کابرایەکە مەسئولێک خزمێتی کە تەلەفۆنێکی بۆ کراوە فەرموو فەرموو چاخواردنەوە و قاقا پێکەنین داماوێکیش لە دەرگای دوورەوە پۆلیسەکە پەلاماریەدا فەقیرە نایەڵە بڕواچە ژوورەوە لە دەرگاکەش نایەڵە بوەستێ باش ئەویش هاوڵاتی نییە ئەزانین بەسەرهاتێک شتێکی عەقڵی حەکیمەکان نووسیویانە و دەڵێن ئەندامەکانی جەستەی ئینسان کۆنفرانسیشیان بەس بۆی سەرۆک هەڵبژێرن شوتیان چێ خۆی هەڵبژێرێ مێشک وتی من مێشک وتی من دەبێت سەرۆکی ئەم وڵاتە بم چونکە ئەوەی ژیریە عەقڵە چاکەیە دەڵێم ئەوە سادە ئەوە گەرمە دەستە دەستی بۆ بەرەوە مەچۆ قاچە مەڕۆ هەمووی من دەڵێم مێشک وای وتی کەوابێت سەرکردەی وڵات منم قاچ هەڵیدایە وتی تۆ هەر هیچ نی جا باشە ئەی مێشک ئەگەر بەم قاچانە تۆ نەڕۆی بۆ ئەو چاکەیە من نەتجوڵێنم تۆ چی دەست وتی ئەوە هەر قسە مەکەن ئەگەر بێت و من کەسابەت نەکەم و پارە و خواردن پەیدا نەکەم ئەی قاچ تۆ لە برسانە دەلەرزی ئەی مێشک تۆش لە پووچەیەوە لە برسانە کەواتە من زۆر بەهێزم ئا لەم کاتانەدا ڕیخۆڵە ئەستوورە هاتە پێشەوە ڕیخۆڵە ئەستوورە کە کەس حەد لە کۆنفرانسەکەیان نەیخوێنبووە وتی ئەبێت سەرۆکی وڵات من بم وتیان بۆ هەموو پێکەنین قاقای پێکەنینیان وتیان پارچە ڕیخۆڵەیەکی بچکۆلە لە ناو سکا تۆ هەر باسی خۆت مەکە شێ تۆی لە بیرە وتی من ئەوە نازانم دوای چەند کاتێک و ڕۆژ و شەوێکی تر دەیبیننەوە ڕیخۆڵە ئەستوورە پاشەڕۆکەی دەرنەکرد خۆ ئیشی ئەم بەس پاکردنەوەی نە ئیشێک ناکە هیچ ناکە بەس پاشەڕۆی لەش فڕێداتە دەرەوە دوو لە ڕووتان پیسی فڕێداتە دەرەوە. دەستی کرد بە وەستان و مانگرتن و قەبز بوو. چاو زەق بوو. گوێ دەیەشا. قاچ دەلەرزی. یاخوا ئینسان قەبز نەبێ. هاواریان دەکرد هەموو جەستە. مێشک تای لێ هاتبوو. دڵ لەرزینی پێکەوتبوو. ئامان تۆ سەرۆک بە بەس پاشەڕۆکە فڕێدەو نەجاتمان بێ. لەبەرەوە بەڕێزان جاری وایە وەڵڵای حەماڵە لەگەڵ سەرکردەی وڵاتە فەرقی نییە. چونکە ئەگەر ئەو لە کار بوەستێ هەموومان دەوەستین. ئەبێ ئەم وڵاتە ڕێزی هەموو کەسی تێدا بگیرێت چونکە کەسمان زیاد نین دەی خۆزگە ڕێزی هەموو کەس بەرهەمی وڵاتیش بۆ هەموو کەس بوایە بە یەکسانی بەقەدەر ئەوەی کە خوای پەروەردگار بۆ بەندەکانی بڕیار داوە ئەمەش بەچی دەکرێ بە گەڕانەوە بە شەریعەتی خوای پەروەردگار بە مەنهەجی خوا کە قورئانە بە سوننەتی پیرۆزی پێغەمبەر صلی الله علیه وسلم بەو کتێبە شەرعیانەی کە 1400 ساڵە مەلا کوردەکانمان لەم کوردستانە ئامۆژگاری خەڵکیان پێ دەکرد بەس بگەڕێینەوە بۆ ئەوە وەڵاهی عەدالەتی کۆمەڵایەتی ئاشتی و بەختەوەری و لەشساغی دڵخۆشی دڵ و دەروون وڵاتێکی ئاوەدان ئاواتی قازی و شێخی پیران دەهاتە جێ و ئاڵاکەی قازی محەممەدیش لەسەر شاخەکانی کوردستان بە ناو سەداوڕێندراوەکانیشەوە دەشەکایەوە بە ئومێدی ئەو ڕۆژە مداوا دەکەم لە خوای پەروەردگار یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا هیدایەتمان بدەی خوا چی چاکە ئەومان بۆ بکەی چی خراپەیە لێمان بەدوور کەی و لای دەی لەسەر وڵاتی ئێمەی موسڵمانی کوردستان و وڵاتانی موسڵمان یا ربی خوایە سایە و سێبەری حکوومەتی کوردی خۆماڵیمان لەسەر نەبڕێ قەت نەچینەوە ژێر دەستی کەسانێکی خوانەناس کە دژی میلەت و دین و بیر و باوەڕمانن بەڵام یا ڕەبی خوای پەروەردگار ئەم سەرکردانە ئەم کاربەدەستی وڵاتانە ئەم حکومڕانانەش بە ئاگا بێنیتەوە یا ڕەبی خوای عەقڵیان بخەوێتەوە کار چاویان بینابێ ئەم میلەتە بینێ هەموومان کارێک بکەین ئەوەی بنیاتمان ناوە نەڕوخێ بەڵکو زیاتری لێ بکەین باڵاتر بین ناودارتر بین لەناو وڵاتان و نوێنەری گەلاندا نوێنەرمان هەبێ ئاڵامان هەبێ ناومان هەبێ نانمان هەبێ ئاومان هەبێ هەموو شتێکمان هەبێ دین و ئیمانمان سەلامەت بێ دنیایەکی خۆشگوزەران و حەسەنە خوایە قیامەتیشمان ئاوەدان بێ خوایە ڕوسوری بەردەمی بارەگای خۆتمان کەی قەبر کاتێ کە چوینە باوەشیەوە خوایە بەهێمنی بمانکوشێ بەخۆیەوە لە گۆڕە و شاری قەبر و سزای گۆڕ ئێمەش بپارێزی ئەوانەشمان لە پێش ئێمەدا لە برایان و خوشکانمان مردون خوایە گیان لە سزای گۆڕ بیان پارێزی و جێگایان بەهەشتی بەرین بێ شیفای نەخۆشەکان بدەی دڵی دڵ بەخەمەکان خۆش کەی خوایە هەر کەسێ مشکیلە و گرفتی هەیە و داوای دوعای خێری لە مسلمانان کردوە بە گەورەی و عەزەمەتی خۆ لەم ڕۆژە موبارەکەدا یا ربی خوایە مشکیلە و گرفتەکانی بۆ حەل کەی ئامین ئامین والحەمدولله رب العالمین الحمد لله الذي نور بكتابه